شەهرەزاد وتی کە زەولمەکان ئەو مێرگ و ڕەز و گوڵ و گوڵزار و بولبولی هوزارەی بینی بە شرکانی برای وت لە هەموو شاری دیمەشقدا شوێنی ئاوە خۆش نییە سێ ڕۆژ لا ئەدەین و با خۆمان و سوپاکەمان بحەوێنەوە با گوڕوتینمان بەرامبەر دوژمنان پێدا بێتەوە. کاتێکیان زانی غەڵ بە غەڵب لە دوورە ئەهاتە گوێ کە زەولمەکان پرسی وتیان کاروانی بازرگانانی وڵاتی شامن ئەوانیش بۆ حەوانەوە لایاندا بوو ڕەنگە گەر تووشی لەشکرێک ببوونایە ڕووتیان بکردنایەتەوە چونکە لە وڵاتی ڕۆمۆ هاتون دوای ماوەیەک هاتنە پێشەوە دەستیان کردە هاوار و کڕۆزانە و پەنابردنە بەر پاشا کە زەولمەکان بیستەوە فەرمانی دا بیان هێنن کە هێنایان وتیان ئێمە لە وڵاتی نەسرانیان بووین ڕوتیان نەکردینەوە چۆن ئەبێ کە برا مسلمانەکانمان لە وڵاتی خۆماندا ڕوتمان کەنەوە هەرچیەکمان پێبوو لیان سندین ئەمجا فەرمانی پاشایەتی وڵاتی ڕۆمیان پیشاندا شرکان کە خوێندیەوتی بێخەم بن سامان و بارەکانتان بۆ جەرمەوە هەرچەندە بازرگانیتان بۆ وڵاتی ڕۆم بردووە ئەوانیش وتیان قوربان قەدەری خوا ئێمەی گەیاندە ئەوێ دەستکەوتێکمان بوو کە دەست کەس نەکەوتووە تەنانەت لە غەزاکانی خۆتاندا دەستان نەکەوتووە شرکان پرسی ئەو شتە چییە دەستان کەوتووە وتیانە بێت هەر بە خۆت بڵێن و بەس چونکە گەر خەڵکی گویان لێبوو ئیدی هەواڵەکە بڵاوە بێتەوە دواتر گاتە وڵاتی ڕۆم و دوور نییە بمان کوژن خۆشیان سندوقەکان لە شوێنێک شاردبۆوە پیرێژنە سەر ئاسنینەی تێدا بوو ناچار شرکان و زەولمەکان بردیان نەژوورێکی چۆڵ و بەسەرهاتی خواناسەکان وەکو خۆی بۆ جێرانەوە ئەگریان بۆیە هەردوو براکەیش لەگەڵیاندا گریان ئیتر پیرێژنە قەشەی فێڵاوی چۆنی ڕێگا بۆ دانابوون ویان کرد زەولمەکان پرسی ئاخۆ ئەو خواناسەتان ڕزگار کردووە لە کلێسەکەیان نا وتیان ڕزگارمان کرد و لە ترسی خۆمان زێوانی کلێسەمان کوشت ئەمجا پەلمان کرد لە چوونە دەرەوە لە وڵاتی ڕۆم هەندێ لە خواناسان هەواڵیاندا پێمان کە کلێسەکە هەندێ گوڵدان و پیاڵە و پەرداخی زێڕینی بەنرخی تایە دواتر سنۆقەکان هێنا بەردەم و پیرێژنە سەر ئاسنی فێڵاویان هێنا دەرەوە هەموو گیانی شین هەڵگەڕابوو پێوەنی لە پێکرا بوو کە زەولمەکان و دەوروبەرەکەی سەیری پیرێژنیان کردویان زانی پیاوێکی خواناسە نێوچەوانیە بریسکایەوە بەو مەرهەمەی زووتر بۆ ئەو مەبەستە لێدا بوو هێندەی دی متمانەن پێدا کە پیاوێکی خواناسە بۆیە شرکان و براکەی دەستیان بەگریان کرد پیرێژن وتی مەگرین من ڕازیم بە سزای خوا ڕەنگە تاقی کردبێتمەوە هەر کەس ئارام نەبێ لە تۆشببوونی بە بەڵاوە ئەوە ناچێتە بەهشت پێم خۆشە گەڕامە وڵاتی خۆم نەک لە بەرەوەی لە مردن ڕزگار بووم بەڵکو لە بەرەوەی ببمە خۆڵی ژێر پێی مجاهیدە مسلمانەکان شەهیدان نامرن و زیندون وتراوە لە گەرمەی جەنگدا وە کێوی توور بووی بۆ گفتوگۆی خوا تەوە چەندە سوور بووی ساحران پەتی خۆیان فرێدا عساد فرێدا و لە خەمی دوور بووی لە شەڕدا هەندێ ئاەت بخوێنە تێ ئەگەی چەندە ئازا و جەسوور بووی. کاتی نان خواردن نییە سێ شە و سێ ڕۆژە مەحاڵی بوو هەمیشە لە خەڵوتدا بوو خەریکی نوێشکردن بوو کە زەولمەکان بەم شێوەیە بینی هێندەی دی لای خۆشەویست بوو بۆیە بە شرکانی برایوت با لەو دەشتەدا دەوارێکی بۆ هەڵبدەین و خزمەتکاری بۆ دابنین پەزێرای بکە ڕۆژی چوارم داوای خواردنی کرد ئیدی سفران بۆ ڕازاندەوە لە هەموو خواردنە نانێک و کەمێ خوێی خواردبوو نیەتی ڕۆژوو هێنایەوە شەو هەستایەوە بۆ شەو نوێش شرکان بە زەولمەکانی برایوت ئەم پیاوە خۆی لە خۆشیەکانی ئەم دنیا گرتوتەوە ئەگەر لەبەر فەرزی جیهاد نەبواە لەگەڵ ئەم پیاو چاکەدا خواپەرستی مەکرد تاکو ئەمردم حەزەکەم بچمە دەوارەکەی و سعاتێ قسەی لەگەڵ بکەم زەولمەکانی ژوتی منیش بەڵامە بێ سبێنێ سوپا بخینە ڕێ بەرە و قوستنتنیا لەبەرەوە کاتی ئەو سعاتەمان نییە دندانی گەورە وەزیری ژوتی منیش حەزەکەم لەگەڵیدا دابنیشم تاکو و داوای لێ بکەم بۆم بەپارڕێتەوە کە لەو جیهادەدا شەهید ببم خۆم لە دنیا ئاگرمەوە شەو خۆیان کرد بە دەواری پیرێژنە سەر ئاسنی فێڵاویدا سەیریان کرد لەسەر بەرماڵە و نوێژەکە ئەمان دەستیان کردە گریان ئەویش خۆی تیان ناگەێنێت و هەر خەریکی نوێشکردە تاکو نیوەشەو ئەمە حاڵی بوو دواتر سلاوی نوێژی دایەوە بە خێرهاتنی کردن و پرسی چۆن هاتون وتیان ئەی پیاوە خواناسەکە ئەی گوێت لە گریانی ئێمە نەبوو ئەی ژوو تێرکەس لە بەرامبەر خوا بۆستێ ئاگای لەم دنیا نامێنێ تاکو ئاگای لە دەوروبەری خۆی بێ وتیان حەزەکەین هۆی دیل و بەند بوونت بۆمان بگێڕیتەوە نەزامان بۆ بکە چونکە لە مڵکی قوستنتینیە بە نرخترە بۆ ئێمە ئەی ژوتی بەو خویە گەر سەرۆکی سوپای ئیسلام نەبوو نایە هەرگیز بۆم نەئەجیڕانەوە چونکە سکاڵای خۆم لای یەزدانەکەم ئێستاش هۆی بەدیلگیرانەکەمتان بۆ ئەجێڕمەوە ئەوە بزانن کە لەگەڵ هەندێک لە خۆشەویستانمدا لە قودس بووم هەرگیز خۆم لەوان بە گەورەتر نازانم چونکە ئەم سیفەتە و خۆگرتنەوە لە خۆشیەکانی ژیان خوا پێی بەخشیوم وا ڕێکەوت شەوێکیان ڕوم کردە دەریا و بە پێ بەسەر دەریادا ڕۆشتم سرم لە خۆم سوورما بەخۆمت چیترە توانێ وەکو من بەسەر دەریادا بڕوە لەو کاتەوە خوا تلانیەوە بە حەزکردن لە سەفەر و تۆڵەی ئەو لە خۆ بایی بوونەی لێکردنەوە هەر بۆیە سەفەرم کرد بۆ وڵاتی ڕۆم یەک ساڵ پیایدا سوڕامەوە شوێنێکی پیرۆز نەماوە خوا پەرستیم تیا نەکرد بێ کە گەشتمە ئەو ئەشکەوتە دوای ئەوەی بە شاخەکەیدا سەرکەوتم لەوێ کڵێسێکی تیا بوو لەگەڵ قەشەکەیدا کە ناوی مەترۆحەنایە کە منی بینی دەستەکانی ماچ کردم و کڕنوشی بۆ بردم وتی لەوەتەی هاتووی تە وڵاتمانەوە تۆم بینیوە لەو کاتەوە حەز بە بینینی وڵاتی ئیسلامەکەم ئەمجا دەستی گرتم و بردمێ کلێسەکەوە ئەمجا بۆ ژوورێکی تاریک منی فریودا و هێندەم زانی دەرگای لە سەرداخستم چل شەو لەوێ دامامەوە بێ خواردن و خواردنەوە کەوای نیاز و ئاوا وردە وردە لە برسانە بمرم وا ڕێکە و ڕۆژێکیان بە ترێقێک هاتە کلێسەکەوە کە ناوی دەقیانوز بوو دە خزمەتکاری لەگەڵدا بوو کچێکیش کە ناوی تەماسیل بوو کە لە جوانی داوێنەی نەبوو هەرکە هات ناو کلێسەوە قەشە مەترۆحەننا هەواڵی منی پێوتن ئەوی ژوتی بیهێنە دەرەوە ئێستا ئەوەندەی گۆشت پێوە نەماوە کە باڵندەیەک تێبکات ئەویش دەرگای ژوورە تاریکەکەی لەسەر کردمەوە منیان بینی وەکو میحرابەکە قێت و قنج وەستاوم و نوێژەکەم زکرەکەم و نزا و پاڕانەوەکەم کە منیان بەو شێوەیە بینی مەتروحە ناوتی ئەمە ساحرێکی گەورەیە ئەمجا هەمویان خۆیان کرد بە ژووردا دقیانوس و هاوڕێکانی هێندان لێدا مردنی خۆم بە ئاوات خواست لە دڵی خۆمدا وتم ئەمە سزای و کەسانێک کە بە خۆیان ئەنازن خۆیان بە نیعمەتەکانی خواوە هەڵەکێشن ئەی نەفس نازانی خوا غەزەب لەو کەسە ئەگرێ کە خۆی بە زلە زانێ ئەی خاتە دۆزەخەوە ئەم جا دەست و قاچیان بە زنجیر بەستم و خستمیانە شوێنەکەی خۆم کە ژێر زەمینێک بوو لەو خانوە تاریکەدا هەر سێش ڕۆژ و یەک کولێری جۆ و گۆزێک ئاو مانگێ یان دوو مانگ جارێک بە ترێق سەرێکێداین تەماسیلی کچی گەورە بوو چونکە کە هێنایان نۆ ساڵان بوو کە من یەکەم جار بینیم پانزە سالیش بەن کرابووم کەوابوو تەمەنی گەشتبووە بیست و چوار ساڵان نە لە وڵاتی ڕۆم و نە لە وڵاتی خۆماندا جوان و شۆخی وانەبوو باوکی لەوە ترسا بوو کە پاشا لی بسەنێت چونکە خۆی بەخشی بوو بە حەزرەتی مەسیح بۆیە بە بەرگی پیاوانەوە لەگەڵ باوکی بە سواری ئەهاتە دەرەوە کەس نێزانی کەکی ژۆڵەیە باوکیشی سامان و پارەی لەو کڵێسێدا شارد بۆ چونکە هەر کەسێک پارەی هەڵبگرتایە ئەیبرد ئەو کڵێسەیە هەموو جۆرێکی زێر و زیوی تیا بوو چەندین شتومەکی شوێنەوار کە لە زێر و زیو دروستکرابوون تیا بوو کە پێم وایە بۆ مسلمانان ڕەوایە بیبەن و لە ڕێ خوادا خەرجی بکەن بە تایبەتی بدرێتە مجاهیدەکان. کە ئەو بازرگانانە گەیشتە قوستنتینیا بارەکانیان فرۆشت خوا ئەو کەرامەتەی منی پیشاندان بهاتنە قسەی ئەو وێنەی سەردیوارەکە ئیدی ئەوانیش هاتنە وەشکەوتەی شاخ و هاتنە ئەو کڵێسەی منیان لە ژێر زمینەکەیە بەن کردبوو قەشەیەکیان بە ڕیشەکەی خۆی بەکێش کرد و کوشتیان دوای ئەوەی شوێنی منیان لە ژێر زمینەکەدا پیشاندان منیان ڕزگار کرد ئیتر منیان لەگەڵ خۆیان هێنا و زۆر بە پەلەو خێرا لە وڵاتی ڕۆم چوونە دەرەوە لە ترسی تۆڵەسەندنەوەی ڕۆمەکان شەوی دواتر تەماسیل هەروەکو جاران دێ بۆ کلێسەکە بە دوایدا باوکی و پیاوانی دێن بۆ پاراستنی کیژەکە گەرەتانەوێ ئەم ڕاستیانە ببینن لەگەڵ خۆتان بابچین تاکو و دەست بگرین بەسەر ئەو هەموو زێڕ و زیوەی ناو کلێسەکەدا بمبەن باکچەکەی و گەنجینەی دقیانستان بدەمە دەست کە بەڕاستی شایانی شازەولمەکان و میر شرکانە ئەوانیش کەمیان بیست زۆریان پێخۆش بوو تەنیا دندانی وەزیر نەبێ کە بڕوای پێ نەکرد و گومانی هەبوو لەبەر خاتری پاشا گوێ لێگرت بوو بەڕوێ دیار بوو کە قسەکان بەدڵی نەبوو پیرێژنە سەر ئاسنینەی فێڵبازوتی ئەترسم قەشە لە مێرگەکەدا سوپای ئیسلام ببینێ و نەوێرێ بێتە کلێسەکەوە سوڵتان فەرمانی دا بە سوپا بەرەو قوستنتنیە بڕۆن زەولمەکان وتی مەبەستم ئەوەیە سەد سوارە بەرین و چەندین هێستر تا بچینە ئەو شاخە تا لە کلێسەکەدا هەرچی زێر و زیو هەیە باریان بکەین و بیانهێنین ئەمجا بە خەزنەدار و سەرکردەکانی تورک و دەیلەمی وت بەیانی بەرەو قوستنتنیە ببنەوە خەزنەدار تۆیش ببە بە جێگرم و کارەکە هەڵسوڕێنە. ڕۆستەم تۆیش جێگری شرکانی برام بە، مەهێڵن کەس بزانێ ئێمەتان لەگەڵ نین، دوای سێ ڕۆژ ئەگەینە لاتان. شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی نەوەت و شەش. شەهرەزاد وتی ئەمجا زەولمەکان و براکەی و دندان و سەد سواران هەڵبژاد و چەندین هێستر بۆ هێنانەوەی زێڕوزی و پاژماوە دێرینەکان ڕۆژ بۆ خەزنەداری بان کرد ئەمجا فەرمانیدا سوپای ئیسلام کەوتەڕێ کەوایان زانی شتکان و پاشای بیان لەگەڵدای و نیانەزانی ئەوان بۆ کلێسەکە چوون ئەمان بەم حاڵە و شرکان و برای و دندانی وەزیر ئەو ڕۆژە لەوێمانەوە ئەمجا لە ژێرەوە پیرێژنە فێڵاوی تەکبیری بۆ پیاوەکانی کرد کەچی بکەن و ڕەوانەی کردن کە دنیا تاریک بوو پیرێژنە هەستا و بە زەولمەکان و هاوڕێکانی وت دەی هەندێ لە سوارەکان بێن و شوێنم بکەون بەرەو شاخەکە. پێنج سواریان هێشتەوە ئەوانی تر شوێن پیرێژنە فێڵاوی کەوتن کە زۆری بڕوای بەخۆی بوو زەولمەکانیش لە دڵی خۆی داوتی پەنا بخوا ئەم خواناسە چەند بڕوای بخۆیەتی شتی وام نەدیوە لەو لایشەوە پیرێژن بە کۆترین نامەبەردا نامەیەکی نرد بۆ شائەفریدونی ڕۆم و پێیوت کە دههزار سوارەی جەنگاوری بەتوانە بنێرێتە ئەو دیوی شاخ کە باکەس نیان بینێت وا منیش لێرەوە پاشای مسلمانانتان بۆ دێنم ئەوان و دندانی گەورە وەزیرانم فریو داوە لەگەڵ سەد سوارەی جەنگاوەریاندا ئەیان هێنمە لاتان مەتر و حەنای قەشەیش ئەکوژین وانەکەم فێڵەکەم جێبەجێ ناکرێ کارێک بکەن فوو لە ئاگرکەرەیەکی مسلمانان نەگەڕێتە وڵاتی خۆی کۆتری نامەبەر گەڕای وڵاتی ڕۆم بردیان بۆ لای شا ئەفریدون فەرمانی بۆ سوپا دەرکرد بەرەو شاخەکە بەخۆیان و ئەسپ و هێسترەوە بڕۆن و لە قەڵایەکدا خۆیان بشارنەوە ئەمان ئەمە حالیان بوو لەو لایشەوە شازە و لمەکان و شرکانی برای و دندانی گەورەوە زیر و جەنگاوەرانیان کە گەشتە کلێسەکە چوونە ژوورەوە مەتروحەن نای قەشە بەر و ڕویان هات زاهیدەکە فەرمانی دابی کوژن بە شمشێر بیکەن براکەی وتی ئێمە ئەم سامانە زۆرەمان دەستکەوتوە بڕوا ناکەم نە تەماسیل و نەکەسی دیبێنە ئێرە لە ترسێ و تێکشکاندنەی سوپاکەیان وا باشە بە هێندە ڕازی بین و ئەم جاڕوو بکەینە قوستنتنیە بەلاپاڵی شاخەکەدا هاتنە خوارەوە هەرچی پیرێژنە سەر ئاسنەی فێڵاویش بوو لە ترسی دەرکەوتنی فێڵەکەی نەیوێرا هیچ بڵێ ڕۆشتن تاکو و گەشتە دەواازەی گەل پێرێژنا دههزار سواری جنگاوەری لە کەمیندا بۆ ئامادەکرد بوون هەر ئەوەندەیان زانی چواردەوریان گرتن و ڕووی ڕمەکانیان تێکردن کە زەولمەکان و شرکان و دندانی گەورە وزیر سەیری ئەو هەموو سەربازانیان کرد لە یەکتریان پرسی ئاخۆ چی هەواڵی ئەمەی پێداون شرکان و تێستا کاتی ئەم پرسیارە نییە کاتی شمشێر وەشاندن و تیربارانە، ورەتان بەرز بێ، بڕواتان تۆکمە. ئەم شوێنە دوو دەربەندی بۆ هەڵاتن هەیە، هەردووکیان تەنگەبەرن، ئەگەر نەکەوتینایە کەمینیانەوە، سەد هەزار سەربازیش بوونایە لەناوم ئەبردن، بەڵام بڵێم چی؟ زەولمەکانی ژووتی گەرەمزانی وامان بەسەردێ، پەنجا هەزار سوارم لەگەڵ خۆمە هێنا. دندانی گەورە وەزیری ژووتی، ئەگەر سەد هزار سەربازیشم لەگەڵ بۆە لەم شوێنە تەنگەبەرەدا هیچمان بۆ ناکرا بەڵام خوار هەر ئەبێتە پشت و پەنامان منەزانم چەند تەنگە چی کەڵانە و بێتە حەمولە ئاگاداری ڕێگاکانیشم چونکە کاتی خۆی لەگەڵ لەشکری ئیسلام لەم وڵاتەدا لە ناو سوپای شاعمەری کوڕی نوعماندا بووم ئەو کاتی گەماروی شاری قوستنتنیەماندا بوو کانی و ئاوی تایە لە بەفر سارترا هەستن با بەڕێکەوین و توو لە ڕێگاکان بگرین و دەرباز بین پێش ئەوەی سوپای تریش بگەنە سەرمان ئەوان بچنە سەر چیا و لەوێەوە تاشە بەردی گەورە گەورەمان بەسەردا تلۆر بکەنەوە و هەمومان پارچە پارچە بکەن ئیدی دەستیان کرد بەڕۆشتن پیرێژنە فێڵباز وتی ئەم ترس و لەرزە چییە؟ ئەی ئێمە گیانمان نەبەخشیوە بەخوا و جهاد ناکەین؟ من پ ساڵ لێرە بەنکراوم جهاد کەن لە ڕێی خوادا هەرکەس بکوژرێ بەهشت ئەبێتە جێی نەشکوژرێ شەرف من ئەبێ بە بەشداربوون لەم شەڕدا کە ئەمەیان لە زاهیدەکە پێرێژن کە خۆی کردبوو بە پیاوبیست ترسیان لە دڵ دەرچوو وران بەرز بۆ خۆیان گرت تا لە هەموو لایەکەوە هێرشیان کرا سەر شمشێریان خسە سەرملیان سوپای ئسلام شەڕێکی دلێرانیان کرد زەولمەکان پێنج پێنج و دەدە سەری ئەپەڕاندن هێندیان لە نەسارا کوشت کە لە ژماردن ناهاتن. شەوی نەوەت و حەوت شەهرەزاد وتی پیرێژنی فێڵباز ئیشارەتی بۆ سوپای ڕۆمە کرد کە بێنە بەرامبەر شرکان تا بەڵکو بتوانن بیکوژن بەڵام خۆیان نەکوژران نیان نەتوانی شرکان کوژن کۆمەڵ دوای کۆمەڵ لەسەر تەگبیری پیرێژن ڕویان لە شرکانە کرد و دواتر تێگەشکان و ئەکوژدان لە شرکانی ژوا بوو کە بەهۆی بەرەکەتی زاهیدەکەوەیە ئەو ڕۆژە تاکو و ئێوارە جەنگان شەوەکەی تو لە ڕێکیان گرت و هێندان تاوێرە بەر بەسەردا خلکرایەوە ماندووی جەنگی ڕۆژ بوون چلو پێنج جنگاوریان لێ شەید بوو دواتر کۆبوونەوە زۆر گەڕان بە دوای زاهیدا واتە پیرێژنە فێڵباز بەڵام دیار نەبوو زۆریان پێناخۆش بوو وتیان ڕەنگە شەهید کرابێ شرکار وتی من لە کاتی شەڕەکەدام بینی دژمنی ڕزمە کرد و جنگاوەرانی خۆمانی هانەدا بەسەرماندای خوێن ئەوان لەم قسانەدا بوون کە پیرێژنە فێڵباز پەیدا بوو کە لەسەری گەورەی قەشەی بەدەستەوە بوو کە یەکێک لە تورکەکانی سوپای ئیسلام بەتیر کوشتبووی پیرێژنە هاتە پێشەوە کە لە سەری فرێدا بەردەم شرکان و زەولمەکان و دندانی گەورە وەزیر شرکان لە خۆشیاندا کە زاهیدەکە زیندووە و لەم جەنگەدا سەلامت بۆ هەستا سەر پێوتی سوپاس بۆ خۆ کە سەلامەتیت ئەی زاهیدی خواناست پیرێژنە فێڵبازی جوتی کوڕەکەم من نزام کرد کە لەم جیهادەدا شەهید بم من خۆم فرێدایان ناو جنگاوەرانی ڕۆمە بەڵام ئەوان لێمە ترسان کە ئێوەم بینی پاش و کشتان کرد غیرەت گرتمی و هەڵم کوتایە سەر قەشەکەیان و قشتم و سەریم پەڕان ئەمە هزار جەنگاوری لە ژێر دەستدا بوو سەرۆکیان بوو ئیدی یەکێکیان نەوێرا لەگەڵمدا بجەنگێ بۆیە کە لە سەرەکەی شمێناوە تاکوورەتان بەرز بکەمە و شمشێرتان بۆ خواب خەنەگەڕ تاکو بەر دەرگای قستنتنیش لەگەڵتان دێم هەر لە ڕۆمەکان بیست هزار جەنگاوەرتان بۆ دێنم کە یارمەتیتان بدەن تا ئەم پیاو خراپە ڕۆمانە لە ناوبرن شتکان وتی چۆن ئەتوانی بۆیان بچی لە کاتێکدا دۆڵەکە پڕە لە جەنگاوەرانی سوپای ڕۆم پیرێژنە سەر ئاست نەوتی خوا کوێریانەکە لە ئاستم نامبینن هەر کەسێکیش لەوان من ببینێت خوا ترزە خاتە دڵە و شەڕم لەگەڵ ناکە ئەگەر وێراشیان هاتن و منیان کوشت ئەوە لە ڕێگەی خوادا تیا چوون شرکان و تیڕازەکەی ئەی زاهیدی خواناس ئەگەر هەر ئێوارە بڕۆیت بۆ ئێمە باشترە پیرێژنە فێڵباز وتی زۆر چاکە هەر ئێوارە تێتەقێنم تۆیش ئەگەر دێت وەرە خەمن نەبێ کەس نامان بینێ حەزەکەی براکەی شت بێنە ئیدی کەسی تر نابین چونکە پیاوی خوا و دڵی خوا لە دوو کە زیاتری بۆ غەیب ناکرێت شتکان وتی من ناتوانم هاوڕێکانم بەجێ بێڵم بەڵام ئەگەر براکەم بێت ئەوە ئارەزوی خۆیەتی ئەو شمشێری خوای و قەڵغانی مسلمانان ئەگەر دندانیش هات بیبن بەڵکو و دههزار جنگاوەریش بێن و ببنە پاڵپشتمان شەهرەزاد گێڕایەوە پیرێژن وتی مۆڵەتم بدەن تا کۆچم سەرێک لە دوژمنانە دەم بزانم ئاخۆ باگان ئەوانی ژوتیان لەگەڵ تۆدا نەبێت ناچین بۆ جەنگ ئەوی ژوتی کەواتە ڕێم بدەن با هەواڵیان بزانم شتەکان وتی دەبڕۆ زوەرەوە چاوەڕوانی توین شرکان بە براکەی وت گەر ئەم زاهیدە خوانەسە نەبوایە کەس ئەو قەشەی بۆ ناکوژرا چونکە زۆر ئازا و پاڵەوان بوو لە پرکە پیرێژنە فێڵاوی خۆی کردەوە بە ناویاندا پەیمانی پێدان کە سەرەکەون بە سەریاندا ئەوانیش سوپاسیان کرد نیان نەزانی ئەمە فێڵە پێیوتن کوا زەولمەکان لەکوێیە کە گەر پاشای مسلمانان بگرین یەکسەر ئەیدەینە دەست شا ئەفرەیدون ئەمجا پێش زەولمەکان و دندانی گەورە وەزیر کەوت بەدەم ڕێوە پێوتن وەرن پشت بەخوا باڕۆن ڕۆشتن تا گەشتنە دەربەندەکە و ناوەڕاستی سوپای ڕۆم لەسەر تەکبیری پیرێژنە فێڵبا سوپاکە دەستیان نەهێنایە ڕێگەیان کە زەولمەکان و دندانی گەورەوە زیر بینیان سوپای ڕۆم هیچ ناکەن و بگرە یارمەتیانەدەن دندان وتی بەڕاستی ئەمە نیشانەی کەرامەتی ئەم زاهیدەیە دیارە ئەمە وەلی خوایە زەولمەکان وتی نەخێر دوژمنانمان خۆیان کوێرن ئەگەر نا بۆچی ئێمە ئەوانە بینین کەچی ئەوان نامان بینن لە کاتێکداوان باسی کەرامەتی زاهیدەکەیانە کرد سربازانی ڕۆم پەلاماریان دان و بەدیل گیران ئەمجا لێیان پرسین کێی ترتان لەگەڵدایە ئەوانی ژووتیان ئێمە کەسی تر نابینین زەول مەکانوتی کەواتە ئەمە غەزەبی خوایە بەسەرمان هات کە لە بچیان کردە دەستیان دواتر سریان کرد زاهی دەکەون بوو بەخۆیانوت لەمە زیاتریش ئەهێنین ئەمە حاڵی زەولمەکان و گەورە وەزیرەکەی بوو لەو لای شەو شتکانە و شەوە لە شوێنی خۆی مایەوە کە ڕۆژ بۆ فەرمانیدا سوپاکەوتەڕێ بۆ جەنگی سوپای ڕۆم دوای ئەوەی قسەی بۆکردن و ورەی بەرزکردنەوە بەڕێوە بوون تاکو گەشتە بەرامبەر سوپای دژمن ڕۆمەکان هەواڵی گرتنی زەولمەکان و دندانی سەرۆک وەزیرانیان دا بە سوپای ئیسلام هاواریشان کرد